واللە لا یهدی القوم الظالمین جا کێ لەو کەسە ستەمکارترە کە درۆی بۆ خودا هەڵبەستووە لە کاتێکدا ئەو بانگ دەکرێت بۆ لای ئیسلام و مسلمان بوون خداش هیدایەت و ڕێنمووی قەومی ستەمکار ناکات. سەرەتا باوەڕهێنانتانە بە خودا و پێغەمبەرەکەی، ئینجا هەوڵ و تێکۆشانتانە لە ڕێگەی خودادا بە بەخشینی ماڵ و سامانتان و بەخشینی خۆتان، واتە ماندووکردنی جەستە و بیر و هۆشتان تا بەختکردنیان لە پێناوی خودادا، بێگومان ئەو کارەتان چاکتر و بەفەڕترە بۆتان ئەگەر بزانن و تێبگەن. ئەوسا خودا لە گوناه و هەڵەکانتان خۆش دەبێت و دەتانخاتە باخەکانی بەهەشتەوە کە چەندەها ڕووبار بەژێر درەختەکانیدا تێدەپەڕێت و جارییە هەروەها کۆشک و تەلاری خۆش و ڕازاوە و پاک و خاوێن لە باخەکانی بەهشتی عەدندا حەواری و هاوەڵەکانی وتیان، ئێمە ئامادەین ببینە پشتیوان و لایەنگری خودا. ئەوسا ئیتر خەڵکی بوون بە دوو دەستەوە، دەستەیەک لە نەوەی ئیسرائیل باوەڕی هێنا و شوێن بەرنامەی خودا کەوت، دەستەیەکیش ڕێبازی کوفری گرتە بەر، جا ئێمەش پشتیوانیمان لە ئیمانداران کرد و بەو هۆیەوە سەرکەوتنمان بەسەر دوژمنەکانیاندا پێ بەخشین و زاڵ بوون.